بەشی دێم لە کتێبی عاشق سەمای ژیانە لە پەڕەشاست خۆشەویستی سەرمای ژیانە ژیان خەڵاتە خۆلێکە کە گوڵە سوورەکانی خۆشویستی چرۆکەن تێدا خۆی لە خۆیدا خۆشویستی زۆر بەنرخە، مەبەستێکی نییە ئامانجێکی نییە، بەڵام بڕستێکی قووڵی هەیە، چێژبەخشە، سەرخۆشی و خۆشییەکی تایبەتی هەیە، بەڵام هیچ کام لەمانە ئامانجی خۆشویستی نین، عەشق بازرگانی نییە کە مەبەست و ئامانج تێیدا گرنگ بێت. خۆشویستی شێتییەکی تایبەت بە خۆی هەیە، ئەم شێتییە چییە؟ شێتی ئەوەیە کە تۆ هیچ ڕوونکردنەوەیەکت نییە کە بۆچی خۆشویستی ئەکەیت، وەڵامێکی ژیربێژیانەی نییە، لە ژیانی ڕۆژانەدا هەر کارێک کە ئەنجامی دەیت مەبەستێکت هەیە، لە ئەنجامدانی وە بەڵگەیەکی ژیرانە دێ بۆ ئەو کارە بۆ نمونە مامەڵاکەی لەبەروی کە پێویستت بە پارە هەیە پێویستت بە پارە هەیە بۆی دەتەوێ خانوو بکڕی پێویستت بە خانوو هەیە لەبەروی کە ژیان بەبێ خانوو ناکرێت بەڵام سەبارەت بە خۆشەویستی باسەکە جیاوازە خۆشەویستیکردن و عاشق بوون دیاردەیەکی بێ ڕوونکردنەوەیە تەنها شتێکە دەتوانی بیڵێیت ئەوەی کە نازانم تەنها وە دەزانم کە خۆشەویستیکردن ئەزموونێکە بۆ بینینی ئەو پەڕی ڕازاوەی و جوانی بۆشایی ناخ، ناتوانرێت لە بری شمەکیەک یا کەلوپەلێک وەربگری، بەڵام لە هەمان کاتیشدا وەکو خونچەی گوڵێکی سوورە کە تکێک ئاوی شەونم لە سەری وەکو مرواری دەدرەوشێتەوە و وە لەو شتەی گزنگ و تیشکی هەتاودا ئەم خونچەیە دەکەوێتە سەرما. عەشق سەمای ژیانە، کەواتە ئەوانەی کە ئەم خۆشەویستیەیان دەرک نەکردووە لەم سەمایە بێبەشن، ئەوان دەرفەتی پەروەردەکردنی ئەم گوڵە سورەیان لەدەست داوە و هەر بەم هۆیەشەوە کە لە ڕوانگەی مادی و ژمێرەی و مەنتیقی و هەروە لە ڕووی ئەقلیەتی بیرکاریزانێک و ئابووریناسێک و سیاسەتمەدارێکەوە خۆشویستی بە جۆرێک شێتی دادەنێن بەڵام بۆوانەی کە خۆشویستیان ناسیوە تەندروستی بیر و هۆش تەنها لە جوانی عاشقدا پەیدا دەبێت مرۆڤ بەبێ خۆشویستی لەوانەیە دەوڵەمەند و سەخ بێت بەڵام هیچ وەختێک بیر و هۆشی تەندروست نییە چونکە هیچ نازانێت لەبارەی بەها دەروونیەکانەوە مرۆڤی عاشق هیچ کاتێک پێویستی بە چارەسەری دەروونی نییە لە ڕاستیدا خۆشویستی گەورەترین چارەسەرکردە لە ژیاندا ئەوەنەی کە ژیانیان تەجروبە نەکردووە پوچن و لە مەبەستی مرۆڤایەتی دوورن شێتی ئەسایە بێ بەرنمەیە بەڵام ئەم شێتی کە بە خۆشویستی ناوزەن دەگرێت بەرنمەی هێو تۆ خۆشحاڵەکات ژیانت پڕ و سەڕێژێکە لە دەنگ و هەنگێکی دڵڕفێن شکۆداری و گەورەیت پێدەبەخشێت کاتێکە کەسێک گۆگر و عاشقە بێت پێویست ناکە ڕای بگەێنێت تۆ لە چوانی ئەودا قۆڵە یەگەبینی کە لە دلێوە هەڵدەقڵێت لە ڕوومەتیدا تلسمی و ڕازاوەی بەرچاوەکەوێت ڕێگە ڕۆشنەکەشی وەکو سەمای پەپولە وایە ئەو هەمان مرۆڤی هەمیشەیە لە هەمان کادا و مرۆڤە پێشوە نیە خۆشەویستی چۆتە بنکڵێشی ناخی پڕە لە تافی بەهاری و گوڵەکانی گیان و دڵی چڕۆیان کردووە خۆشەویستی بێتە هۆی گۆڕانکاری و کتوپڕی ناتوانێت کەسێک کە خۆشەویستی بکات زیرەکیش نابێت ناتوانێت شکۆداریش بێت ناتوانێت جوان و ڕازاوەش بیت ژیانی کەسێک ئاوها کارەسادا ژیانت خۆش بوێت لە بەرەوەی ژیانە گۆڕێت و لە گۆڕاندایە لە هەموو سادێکدا کاتێکاتی دێنە ئەم هۆڵە و کەسێک بیتوی ئێرت بەجێ هێشت دەبیتە کەسێکی دیکە تەنها لە ڕووکەشدا هەمان کەسی پێشویت مەبەزە ئەو شوێنەیە کە ئۆشۆ وتارەکەی تێدا پێشکەش کردووە لەم دوو کاژێرەدا کە لەم هۆڵەدا بە سەریە بێت زۆر شت لە تۆدا ئەگۆڕێت ئەم دوو کاژێرە وەکو ئاوێکە کە ڕووباری کۆنگ لە درێژی دوو کیلۆمەتردا لە ڕێگەکەیدا لە شوێنێکەوە بۆ شوێنێکی تر دەگوازرێتەوە لەگەڵەوەشدا کە بە ڕووکەش کۆنگ هەر ئەو ڕووبارەیە بەڵام ئەو ئاوەی کە ئێستا پێیدا دەڕوات جیاوازە لەو ئاوەی دوو کاژێر ڕەمەوپێش هەراکلیتۆش فەیلەسوفی یۆنانی ئەڵێت ژیان باگەڕکەوتنێکی بەردەوامە هەر وەکو ڕووبار وە لەبیرت نەچێت تۆ ناتوانێت دوو جار پێ بخەیتە ئاوی ڕووبارێک لەبەروەی کە جاری دووەم ڕووبارەکە ئەو ڕووبارەی پێشووتر نییە ئەو کەسانی کە نهێنی و کلیلی بەختەوەری ئەناسن ئەو کەسانی کە لەگەڵ ئەم ژیانەدا کە هەردەم لە گۆڕاندایە خۆیان ئەگونجێن و لێی تێدەگەن تەنانەت ئەم ژیانەشیان خۆشەوێت کە وەکو دڵۆپی کەفی سابوون وایە هەر ئەم دڵۆپە بچووکانە لە تیشکی هەتاودا دەدرەوشێنەوە و پەلەکە زێڕینەی بچوک بچوک دروست دەکەن مرۆڤانێکی لەم جۆرە واتەی بەختەوەری باشترەزانن لەگەڵ کەسانی دی ڕوانین بۆ دڵۆپی کەفی سابون ڕوانین بۆ پەپولەکان ڕوانینە چرۆیە و گوڵانی کە هەوا دیان شکێنێتەوە ئەمانن کە فرمێسکی خۆشی و گۆرانی ژیان بەدی دەهێنن خوێنەری یازیز لێرە داتینە کۆتیایی بەشی دەیەم لە کتێبی عشق سەمای ژیانە.